بازدە پیاو مردن لە پێ ناو سندوقێک بازدە پیاو مردن لە پێ ناو سندوقێک بازدە پیاو مردن گەشتەکە هێشتا بەردەوامە هەرچەندە هەندێک گرفتیش هەبوو وەک کوژرانی یاریدەدەری کاپتن و شەڕکردن لەگەڵ چەتەکان و بریندار بوونی جۆن بە برینێکی سووک. لەگەڵ ئەو ڕووداوانەش گەشتەکە هەر بەردەوامە. نەخۆشیەکی وا کە چاک نەبیتەوە. هەر بۆیە سندوقێک سێو لە ناو کەشتەکە دادەنین تاوەکو هەموو کەسێ بتوانێ بیخوا ئێستا تێگەیشتم هۆکارەکەی چیە جۆن. ئێستا کەشتەکەمان لێرەیە لەم خاڵەوە کەشتەکەمان بەرەو ناوچەیەکی تر دەڕوات کڕەوە و باشوورە و ئەگەر بەو شێوەیە ڕۆیشتین کە بڕیار وایە ئەوە پاستێ ڕۆژی تر دەگەینە دوورگەکە با هەمومان لە ئامادە باشی دابین چی؟ سێ ڕۆژی تر؟ ئایا ئەوە ڕاستە جەنابی دادوەر؟ منیش سەرسامم. جۆن جۆن جۆن جۆن تۆ لەکوێی؟ جۆن جۆن ئایا دەزانی بەڕێز جۆن بۆ کوێ چووە؟ هێجێم ئەگەر بە دوای جۆندا دەگەڕێی ئەوە لە پێشەوەی کەشتێکەیە زۆر سپاس بۆ تۆ. تۆ لێرەی؟ جۆن دەمەوێت شتێکت پێ بڵێم بەلەمە کە چێم دەتویست بڵێ زۆرمان نەماوە بگەینە دوورگەکە؟ بەڵێ بەڵام پێم بڵێ تۆ چازانیت ئەو باڵندەیە پێی وتم جێم. باڵندەی نەورەس؟ بەڵێ وایە لەم ڕۆژانەدا ژمارەیان زیادی کرد مانای وایە نزیکی یەکێک لە دوورگەکان بووینەتەوە. کاپتن وتی چەند ڕۆژێکمان ماوە بۆ گەیشتن بە ئامانجەکەمان پێویستمان بە سێ ڕۆژ هەیە بە بەردەوامی بڕۆین باشە چیت لێ هات هانس لێرە چی دەکەی ها؟ چی دەکەی؟ هێستم بە زۆبووری باوەدەی ئەورستێت ئێمە بۆ ماوەی تلو پێنج ڕۆژ لە گەشتداین کەشتیەکە زۆری نەماوە بگاتە دوورگەی گەنجینەکە من زۆر شڵەژاوم وە دڵم زۆر بە خێرایی لێ دەدا تا وای لێ هاتووە شەوان ناتوانم بخەوم. دایە دەبێت چی بکەی کاتێک گەڕامەوە چەندان تەن پارەی زێڕم پێ بوو دایە میوانخانەکە سەر لە نوێ بۆ دروست دەکەمەوە بەڵام کوڕەکەم پێم ناڵێ ئەمە چۆن دەبێ ها بەڵێ بێدایە جیان دەیکەمە جوانترین میوانخانە دەشی بینی تان تەران تان تان ئەوە چی دەدایە بەمە سەرسام بووی؟ جێم ژوورەکەی من لە کوێ دەبێ بێگومان دایە جان جوانترینی ژوورەکان بۆ تۆ دەبێ دایکی ئازیزم وەرە وەرە تەماشاکە ئۆی ژوورەکە زۆر بەرزە کوڕەکە جێمە دەرێ دایە ژوورەکە زۆر جوانە و دەیبینی پێم بڵێ پێ چۆنە ئایا جوانە؟ زۆر جوانە زۆر جوانە کوڕەکەم سپاست دەکەم بۆبی، پێم بڵێ. شتێک هەیە دەمەوێت پێتی بڵێم جێف. قسەکردن لە کاتی شەوێکی درەنگدا؟ بەڕاست بە وابزانم شتێکی ناخۆش ڕوودەدات شتێکی ناخۆش؟ هازی دەریاوان باشی دەناسی وانە جێم؟ بڵێ بڵێ لەم کاتێ شەودا هەندێک لە دەریاوانەکانی لە دەوری خۆی کۆ کردوەوە بۆ کارێکی زۆر گرێک بەڕاستی تۆ دڵنیای بۆبی؟ وابزانم بەنیازی یاخی بوونە لە کەشتێکە بەنیاز یاخی بوونە بەدوام بکەوە وەرە وەرە دوام وەرە بۆبی پێم بڵێ بۆ چێم دەبەی گوێمە دەرێ بە زۆرە لەگەڵێ لێرەوە دەی ئەم شوێنە چییە؟ ئەمە چینی ژێرەوەی کەشتەکەیە تۆ یەکەم جارە دەی بۆ ئێرە؟ بڵێ ئەوە شوێنەکەیە ئەوە ئەو شوێنەیە کە زۆر بۆ ماگرنگە ئا تەمەشاکە ئەوە خۆەتی هیچ دەبینی؟ ڕووناچی تەنها ڕووناچەکە نا کەسێکیشی لێە ئەوە ئەوە هانزی دەریاوانە و ئەوەش سەرۆکی دەریاوانەکانە ئەندرسۆن و ئەوەش ناتوانم ببینم لە باش ئەو شتە خۆ شاردۆتەوە هەرچۆنێک بێ لە یەکە زیاترێت بەڵێ بە لایەنی کەمەوە دە کەسی لێە بەڵێ دڵنیام بە چاوی خۆم بینی بەڵام ئەم کۆبوونەوەیە مەرت نییە نهێنی بێ من باشتر دەزانم لەو کارانە کاتێ پێنج کەس لەسەر کە شتێک کۆ دەبنەوە ئەوە مانای شتێک دەگەێنێ هەڵە ناکە. چی بکەین؟ چی بکەین جێم ها؟ باشە دەبێ چی بکەین؟ جێم بدبەمە لای کامە گروپ ها؟ مەبەست چیە لەوە؟ بێ ئەقل مەبە کام گروپ هەڵدەبژێری گروپی هانزی یاخی بوو یان پێت باشە پەیوەندی بە گروپی کابدن سپۆلیت بکەیت دەبێ باش بیر لەم کارە بکەیتەوە تۆ نازانی گەنجینەیەک هەیە چاوەرێمان دەکات جێ. ئا پێت وایە کارەکە ئەوەندە مەترسیدارە؟ ئەی چۆن؟ دەبێ بزانی چۆن ڕێگەی خۆت هەڵدەبژێری جێم. دەبێ بە زووترین کات بڕیار بدەی هیهیهی. چی؟ هانس خۆی ئامادە دەکات دەیەوێ لە دژمان بوەستێ؟ کێ ئەم قسەیە پێ وتی جێم پێم بڵێ. بۆبێ ئەمەی پێگوتم پاشان خۆم شەوی ڕابردوو بینیم لە چینی ژوورەوەی کە شتێکە کۆبوونەوەیان دەکرد. ئایا ئەمەد بە دادوەر و کاتوس پۆلی دوتووە جێم ها؟ نا بیرم کردەوە یەکەم جار بە تۆ بڵێم زۆر باشە زۆر باشە بۆچی ئەمشەو بەخۆم دڵنیا نەبمەوە ها؟ جۆن بەڕاستی؟ ئەمە بۆ منی لێبگەڕێ گیان دەتەوێت بێ لەگەڵم لێ بێم باشە کەوا بێ ئەمشەو دێم داوای لێبوردنە لێ دەکەم گەورم من من داوای لێبوردن لێ دەکەم بەڕێز هاز جیم کاوەرە پێم بڵێ لێرە چی دەکەی ئەوە جاسوسی لەسەر چێ دەکەی هاجیم باشە دەزانی خواردنی ئەم شۆمان چیە جیم پێ بڵێ وابانم شۆربای پەتاتەیە لەگەڵ خوێ ئەو خواردنەش خۆشە. باشە بەڵام دوا مەکەوە باشە ماڵ ئاوا باشە. جۆن وەرە جێم هاتی وەرە ژوورەوە بێمە ژوورەوە ئایا ناچینە خوارەوەی کەشتەکە؟ بەڵێ بەڵێ بە ڕێگەیەکی نوێدا دەڕۆین ڕێگایەکی کورت دەگرینە بەر. ڕێگایەکی کورت؟ ئەم ڕێگا کورتەیە کە ئێستا پێدا دەڕۆین. وەرە لەگەڵم. ئەوە جوانە، تۆ زۆر زیرەکی. ئەوە مشکە؟ مەترسە، کەشتیەکان زۆر لەو جۆرە جاندارانەیان تێدایە لە ژیانمدا نەمزانیوە هیچ کەشتێک بەهۆی مشکەوە نکوم بێت باشە ئەوە گەیشتین با سیرکەین و ببینین چ جۆرە پلانێک دادەنێن بۆ ئاشکراکردنی یاخیبوونەکەیان زۆر باشە من یەکەم جار دەچمە ژوورەوە جۆن چی دەبینی چی دەکەن پێم بڵێ جێم ئەو بە یاخیبوون ناو دەبەم جێم وەرە کەمێک تەماشای بکە فەرموو دەیزوو بە ئەوە جێی پێکەنین نییە چی سەڵی ژمارەسێ شایانی بردنەوە نییە بەڕاستی ئەوە یاخی بوونەوەی سەرسام و نایابە. ئای لەو پێشبرچێکی سەڵانە بەڵێ دیمەنێکی زۆر پێکەنی ناوی بوو بەڵام خۆزۆریان لێ نەکراوە بڕۆن تاوەکو پێشبرچەیەەکە بکە ئەوە هەمووی لە ترسی کاپتن سپۆلیت بوو ئەگەر بزانێ ئەوە توڕەی خۆی بەسەریان دادەڕێژێ وابزانم ئەمە هۆیەکەیەتی جۆن ئەوە تەماشای چی دەکەی ڕۆژ ئاوا بوون ڕۆژ ئاوا بوون ئای ڕەنگەکەی زۆر سوورە دەڵێی دەسووتێ ڕۆژئاوابوونم خۆش دەوێ منیش حەزم لە ڕۆژئاوابوون هەبوو کاتێ لە تەمەنی تۆدا بووم جێم بەڵام ئێستا گرنگی پێ نادەم تیشکە پڕشنگدارەکەی کە بۆ ماوەیەکی کەم جیهان دادەپۆشێ پاشان بزر دەبێ لە قوڵایی شەودا خۆی دەشارێتەوە ئەم جوانیە تەنها خەیاڵە نابێ متمانەی پێ بکەی ڕۆژئاوابوون تەنها فێڵێکی گەورەیە لە ساڵێکی کەمدا دڵی مرۆڤ دەگۆڕێ لە ڕووناکی و خەندەوە بۆ تاریکی، پاشان تێگەیشتم کاتێ بە تەمەندا چووم کەوا ڕۆژئاوابوون هەمووی درۆیە. کەوابێ بۆچی ڕاوەستاوی و سەیری دەکەی؟ تۆ ڕاست دەکەی، بەڵام ئەم دیمەنە سەرنجڕاکێشە، زۆر گرانە ئەگەر بە سەرسامی بەرامبەری نەوەستی و جوانییەکەی نەتبات، جێم. لەگەڵم وەرە بۆبی دەبێ هەندێک قسە لەگەڵ بکەم قسەم لەگەڵ بکەی بۆچی دەتەوێ قسەم لەگەڵ بکەی ئاخت نەبێ وەرە دێ باشە دایە زۆربەی شەوەکانم بەبێ خەوتم بەسەر بردووە ئەی چۆن چونکە لە بورگەی گەنجینە نزیک بوومەتەوە دایە گیان سەیرکە ئەوە دورگەیە گەنجینەکەیە سەیریکە. زۆر جوانە زۆر جوانە کوڕەکەم. ئەی چۆن دایە هەرچیەکت حەز لێ داوای بکە ملوانکەیەکی مرواریت پێ چۆنە یان پوتێک لە ئەڵماسی نایەت کە شێوەکەی زۆر جوانە ئەم ترایە زێڕینە شەر کە سێبێت بۆ سەردانە سەرسان دەبێ دایە گیان ئەها دایە دەتوانی ئەمە بدەیتە لێلی کوڕەکەم سپاست دەکەم جێم خواردنەکە ئامادەیە وەرە بیبە دەی خێراکە باشە جۆن دایە با ئەوەت پێ بناسێنم ئەوە جۆنە ئەوە باشترین هاوڕێمە لە ناو کەشتێکەدا پیاوێکی باشە بەڕاستی پیاوێکی زۆر بەهێزە هەموو کارێک دەزانێ. یەڵڵا شۆرباکە سارد دەبێتەوە خێراکە. باشە بەهەر حاڵ برسیمە. بیلی بۆنز یاریدەدەری کاپتن بوو وە فلنت کاپتنەکە بوو وە لێرە سەرکردەیەکمان هەیە کەوا گەشتەکە بەڕێوە دەبا و هەندێکی تریش هەبوون وەک سیلداک و بلاکدۆک کە نەیدەویست خۆی تووشی مەترسی بکە ئایا ئەوە ڕاست نییە ئەی سەرکردە؟ بەڵێ ئەوە ڕاستە هانس ئامانج یەکەمان ئەوەیە هەندێک پیاو لە دەوری خۆمان کۆ بکەینەوە ئایەوانە؟ بەڵێ ئەوە هۆکاری ڕاستەقینەیە گەورە هەروەکمانت برد ئێمە بەنیازی یاخیبوونی شەوی ڕابردوو ئێمە پێشبڕکێ خەیاڵمان ڕێخست تاوەکو هۆڵ یاخیبوونەکە بەناو دەریاوانەکاندا بڵاو نەبێتەوە ئەوەش هەموو داهێنانی سەرکردەمان جۆن بوو. بەڵام من لام سەیرە کە جۆن سەرۆکی ئەم کردارەیە، من زۆر سەرسامم، بەڵێ. پێش ئەوەی سواری ئەم کەشتیە بین پلانمان بۆ ئەم کارە دانابوو، هەروەها ئەندرسۆن و مۆرگن هاوبەشن و هاوڕێیەکی کۆن ئێمەی لەگەڵ کاپتێن جۆن کۆکردەوە. پیلانەکە ئەوەیە کە لە تریلیۆنی سادە نێزیک بینەوە و. ماگەینتە شوێنی گەنجینەکە، ئینجا دەستی بەسەردا بگرین و لەنێوان خۆماندا بەشیکەین. ئێمە هەموومان هاوڕێی کاپتێن فلندین، مافی ئەو گەنجینەمان هەیە پێش هەموو کەسێک. بەڵێ، تۆ ڕاست دەکەیت، تۆ ڕاست دەکەیت. ئێستا بۆبی نهێنەکەت زانی ئەگەر نەیتە ڕێزی ئێمە ئەوە لە ناو دەبین تێگەیشتی ها من لەگەڵتانم من لەگەڵتانم ئەو جێگای شەڕەفەکە لەگەڵتان بم باشە کارەکە زۆر ئاسان بوو ئێستا ئەوانەی لەگەڵمانن هەموان بیست کەسن کاپتێن جۆن بۆبی خەڵاتەکەت بە گوێرەی باشی کارەکەت و دڵسۆزی دەبێت ئەسپاس ئەسپاس بۆ تۆ بۆبی جۆنی سەرۆکمان لە کاپتێن فلەن دەترسا دەزانی؟ بەڵێ بەڵێ دەزانێ ئەمە باوەڕ ناکرێ چۆن جۆن سلڤەری هاوڕێن پیا خەزدارەکەیە کە بێلی مۆز لی دەترسا ئەمە باوەڕ ناکرێ ئەڕێ بەڕاست کاپتێن جۆن ئەو منداڵە دێتە لای ئێمە مەبەستن جێمە ئەی چۆن؟ ئەو هاوڕێی خۆشەویستی تریلۆنییە، ئەگەر توانیی بیهێنێتە لای خۆمان، ئەوە لە قازانجی ئێمەیە. بەڵێ. بێدەنگ بە. زۆر باشە. لەبارەی جێمەوە هیچ قسەیەک ناکەن. ئەوەی دەربارەی ئەوتان وت، من گوێی لێ ڕاناگرم. بۆبی دەتوانی لە ناو بەرمیلەکە سێوێکم بۆ بێنی ها ببوورە بۆ ئەم داواکاریە لێتی دەکەم بەڵێ گەورە.